بەشی سیازدەهەم لە کتێبی عشق سەمای ژیانە لاپەڕە حفتاوەشت خۆشەویستی گوڵێکی زۆر نەرموناسکە باگوان بۆچی مە ناتوانین خۆشەویستی بکەین هەموو منداڵێک بە زۆرترین خۆشەویستی و لە دایگە بێت تاوڕادێک لەگەڵ بوونی مرۆڤ داگونجێت و یان زیاتر لەوەش ناخی منداڵ سەر ڕێژە لە خۆشەویستی، لە ڕاستیدا منداڵ ڕووناکی و دەرکەوتنی خۆشەویستییە، منداڵ لە ڕەگەزی خۆشەویستن دروست بووە. خۆشەویستی گوڵێکی زۆر نەرم و ناسکە دەبێ بیپارێزیت، بەهێز بکرێت و ئاو بدرێت، تەنها ئەو کاتە ئەتوانێت بەهێز و توند و تۆڵ بێت، خۆشەویستی منداڵیش زۆر ناسکە، ئەمە سروشتییە، چونکە خودی منداڵیش زۆر ناسکە، ئایا وا دەزانیت کە گەر منداڵ بەرەڵا بکەیت و وازی لێ بێنی دەمێنێت؟ مرۆڤ گیانلەبەڕێکی بێتوانا و لاوازە، ئەگەر منداڵێک بەڕەڵا بکرێت بەختی ژیانی لە ئاست سفردایە دەمرێت ئەمە کتومت هەر ئەو ڕووداوەیە کە بەسەر خۆشەویستی داهاتوە خۆشویستی تەنها کەوتووە مەترسی پشتگوێ خستن بەهۆی دایک و باوکەوە هەردەم هەیە هەندێک لە دایکان و باوکان هەردە منداڵەکانیان دەترسێنن بە فڕێدانە دەرەوە و بەلاوەنانیان ئەگەر گۆرایەڵ نەبێت ئەگەر جوان نەجوڵێتەوە دەت کەمە دەرەوە بە دڵنیایی و منداڵ ئەترسێت کردنە دەرەوە ئەویش لەم جیهانە وەحشیەدا لێرەدایە کە منداڵ دەست دەکات بە خۆڕاهێنان و خۆ گونجاندن ئەو وردە وردە ئەبێت بە مرۆڤێکی فێڵباز و کڵەکەباز ئەو لەو پێناو بەرژەوەندیەکانی خۆیدا دەکەوێتە سەختەکردن ئەو حەزی لە پێکەنین نییە بەڵام کاتێک دایکی ئەبینێ و حەزی لە شیرە پێکەنێت لێرەوەیە کە دەڕۆینە ناو جیهانی سیاسەتەوە ئەلف و بێ ڕامیاری لێرەدا فێر دەکرێن وردەوردە هەستی و جاڕزبوون و بێزاری لە دڵی منداڵدا ڕشتدا دەکوتێت چونکە ڕێزی لێ ناگرێت و لە دڵی خۆیدا هەست بە ناومێدی هیوابراویەکات لە بەرەوەی بۆ جۆری کە دەبێت خۆشیان بێت خۆشیان ناوێت تەنها لە کاتی ئەنجامدانی ئەو کارانە دانەبێت کەمە بەستی دایکت و باوکێتی بۆمان دەردەکەوێت کە خۆشویستی مەرجی هەیە منداڵ هەر بەو شێوەی کە هەیە شایانی خۆشویستی نیە سەرەتا بێت شیاوی خۆی نیشان بدات ئەو ساتوانێت لە خۆشویستی دێک و باوکی سودمەند بێت. کەواتە بۆی کە شیاوێتی خۆی بسەلمێنێت دەست دەکات بەنجامدانی کردارێکی دەستکرد و درۆینە و بەهەخۆیەتی و دەرونیەکانی خۆی لە ناوەبات نەفس بەرزی کە کەم لە ناوەچێت و هەستی بێدەسەڵاتی و ناشیاوی جێگاکی پڕکاتەوە لەوانەیە هەندێک جار منداڵ وابیر بکاتەوە کایە ئەمانە دایک و باوکی ڕاستەقینێون تۆ بڵێی منیان لەسەر ڕێیەکەدا نەدۆزیبێتەوە لەوانەیە خۆشویستنی من هەر بە ڕووکەشی بێت چونکە بە بۆچوونی من هی جۆرە هۆگر و خۆشویستێک لارادانە هەزاران جار شێوەی ناشرینی تووڕی لە ناوچەوانی و ڕوومەتی دەیەک و بۆک دابینیت ئەویش بە ڕووداوانێکی زۆر هیچ بە بۆچوونی ئەو دەربڕینی تووڕەیەکی لەو شێوەیە بێمانە و نەگونجاوە و ناتوانێت باوەڕ بکات و زۆر بەناندات پەروەرانی لە قەڵم دەدات بەڵام لە کۆتاییدا دەبێت تەسلیم ببێت و خۆی بداتەوە بە دەستەوە سەری بۆ شۆڕ بکات و وەک و ستەم و زەروورەتێ قبوولی بکات، هێدی هێدی، مەیل و ئارەزووی بۆ عەشق لە ناوە چێت. خۆشەویستی تەنها لە خۆشەویستیدا گەشە ئەکات، خۆشەویستی پەنتایەکی عاشقانەی پێویست دەبێ ئەمەمان لە بیر بێت وەک و گرنگترین و بنچینەییترین بنەما. خۆشەویستی تەنها لە پەنتایەکی عەشقانەدا دەتوانێت گەشە بکات. خۆشەویستی لە ژێر کاریگەری شەپۆل و تیشکدانەوەی عاشقانەی دەوروبەردا پەروەردە ئەبێت. ئەگەر باوک و دایک خۆشەویستی دەربڕن نەک تەنها بۆ منداڵ، بەڵکو لەگەڵ یەکتریشدا پەیوەندیکی عشقانەیانە بێت ئەگەر خۆشەویستی لە ناو ماڵدا لەگەڕدا بێت ئەو کاتە منداڵیش هەروەک و گیاندارێک لە هاوێنی خۆشەویستیدا هەڵست و کەوت دەکات و هیچ کاتێکم پرسیاری لێلا دروست نابێت خۆشویستی چییە ئەو لە هەمان سەرەتاوە لەواتەیە خۆشویستی گەیشتووە چونکە خۆشویستی بۆتە شیرازە و هەوێنی من ناتوانم خۆشویستی پێناسە بکەم خۆشویستی پێناسی نییە خۆشویستی وەکو لەدایک بوون و مردن و چاودێریکردن یەکێکە لەو شتانەی کە وەسف ناکرێت و ناتوانرێت پێناسە بکرێت بەلای کەمیەوە من ناتوانم پێناسەی کەم خەڵکی وا دەزانن تەنا کاتێک دەتوان و خۆشەویستی بکەن کە کەسی مەبەستی خۆیان یان واتە کەسێک کە بە بچوونیان شایانی عشقەکەیان بێت دۆزی بێتەوە بۆچوونی ئاواهی زۆر پڕوپوچە دڵنیا بن کە هیچ کاتێک کەسێکی لەم جۆرەتان دەست ناکەوێت خەلکێڵێن تەنها کاتێک گامەتی خۆشویستی کردنن کە پیاو یان ژنێکی تەواو لە هەموو ڕوێکۆ بدۆزنەوە ئەم وتەی وڕێنی شەوانەیە هەرگیز ژنیان پیاوێکی لەم جۆرە نادۆزێتەوە چونکە ژنیان پیاوێکی تەواو کامەڵ هیچ کاتێک بوونی نییە چیرۆکی پیاوێکم بیستووە کە هەموو تەمەنی بە سەڵتی مایەوە بۆ ئەوەی سووسووی ژنێکی دەکرد کە لە ڕەوەز و لوتکەی کەماڵدا بێت، کاتێک تەمەنی گەیشتە حەفتا ساڵ کەسێک لێی پرسی تۆ هەموو ئەم زەویەت نایە ژێر پێ بە شوێن ژنێکی تاوەو کامڵدا ئایا بەڕاستی نەتوانی ژنێکی لەو جۆرە بدۆزیتەوە تەنانەت یەک نەفەریش؟ پیرە پیاو کە زۆر خەمبار بوو وتی، با، جارێکیان ژنێکی لەم جۆرەم بەدی کرد، ژنێکی تەواو کامڵ، بە تەواوی واتای وشە. کەسەکەش پرسیاری کرێ چی بوو بۆچی شووی پێ نەکردی ڕومەتی پیرەپیاوەکە لە یەکەم جاریش غەمبارتر بوتی وەڵا چی بکەم لەبەرەوە شوێن بە شوێن پیاوێکی تەواو کامڵ داگەڕا بۆ بەگەڕکەوتن و گەشەکردن لە سارەی خۆشویستیدا کامڵی پێویست نییە خۆشویستیش پەیوەندێکی بەم باسەوە نیە مرۆڤیاندار تەنها خۆشویستیەکات هەر بۆ جۆری کە مرۆڤی زیندوو هەنا ساڵم ژێت و و دەخوات وەخواتەوە خەوێت مرۆڤی زیندوو بە تەواوی واتاکەی لە کانگەی دڵی و خۆشویستیەکات تۆ هیچ کاتێک ناڵێیت تەنها لەو کاتەدا ئامادەی هەناساڵمژینم کە هەوا پاک و خاوێن بێت، تۆ تەنانەت لە لۆس ئەنجلیسیش و بەمبەی یان هەر شوێنێکی تر کە هەوای پیس و ژەهراویە هەر هەناساڵەمژیت و ناتوانی لەبەرو کە هەواکەی بەو جۆرە نیە کە تۆ داوایەکەیت هەناسە نەدەیت کاتێک کە برسیتە هەرچیەکت بەدەست بکەوێت دەیخۆیت لە بیاباندا کاتێک کە تینوتە و لە تینواندا خەریکە بمریت داوای کۆکاکۆلا ناکەیت بەڵکو هەر خواردنەوەیەکت بە چنگ بکەوێت دەیخۆیتەوە، تەنانەت ئاوی پیسیش. مرۆڤی زیندوو بەواتی ڕاستەقینە تەنها خۆشویستن دەکات. خۆشویستی کردن بەشێکە لە کردارە گرنگەکانی، کەواتە هەردەم لەبیرت بێ هیچ کاتێک بە شوێن کەماڵی کەوادا مەگەڕێ، ئەگینا خۆشویستی لە ژیانی تۆدا بەگەڕ ناکەوێت و دەبێتە گیاندارێکی ساردی داڕووتاو لە هەموو هەستێک گەو کەسانەی کە بەس بە شوێن کەماڵی تەواودا بێڵن زۆر بێ هەست و دڵناسکن. تەنانەت ئەگەر عاشقێک یان خۆشویستێک بدۆزنەوە، چاوەڕوانی ئەوەکەن کە بەرامبەرەکەیان لە هەموو ڕووێکەوە کامڵ و تەواو بێت، چاوەڕوانییەکی لەم جۆرە ئاکامەکەی لەناوچوونی خۆشەویستییە. هەر کە پیاوێک حەز لە ژنێک یان بە پێچەوانەوە ژنێک حەز لە پیاوێک ئەکات، چاوەڕوانییەکان دەست پێئەکات، ژن چاوەڕوانی ئەوە ئەکات لەبەرووی کە پیاوێک حەزی لێیەتی، دەبێت ئەو پیاوە لە لوتکەی کەماڵدا بێت، وەک ئەوەی کە پیاوی بەستەزمان تووشی تاوانێک بووبێ، پیاوەکەش لەبەرئەوەی داواکاری ژنەکە جێبەجێ بکات، لە پڕمەزر و سنووری خۆی واز لێ دێنێت و لە باری چاو ناگیرێت، ئەوی تر ناتوانێ مرۆڤ بێت یان دەبێ سۆپەرمان بێت یان ڕێگە چارەی ساختە و درۆ بگرێتەبەر و لەبەرەوەی کە سۆپەرمان بوو کارێکی زۆر ئاستەمن و سەختە هەموو کەس ڕێگەی دووهەم هەڵدەبژێرێت ئەوان دەست دەکەن بە فێڵ و تەڵەکە و ساختەکاری لە ژێر ناونیشان و مۆرکی خۆشویستیدا فێڵبازی ئەکەن کەواتە هیچ کاتێک چاوەڕوانی کامڵبوون لە کەس مەبن ئێوە لە بنەڕەتدا مافی هیچ جۆرە چاوەڕوانیەکتان نیە لە کەس. ئەگەر کەسێک تۆ خۆشەوێت دەست خۆشی لێ بکە بەڵام داوای هیچی لێ مەکە چونکە هیچ کاتێک ناچار و مەجبور نییە کە تۆ خۆش بوێت خۆشویستن وەکو معجیزە وایەت سیرکردنی معجیزەیە بەسەر بۆی کە تۆ تووشی وروژاندون و کەف و کوڵ بکات بەڵام زۆربەی خەڵکی ناکەونە ژێر کاریگەریان معجیزەیەوە ئەوان خۆشویستی قوربانیەکەن لە پێناوی شتە بچووک و پوچەکاندا، ئەوان لە ڕاستیدا هۆگریەکەیان خۆشەویستی و بەخشین نیە، زیاتر مەبەستیان تێرکردنی فیر و بەدەماری خۆیانە، لە کاتێکدا کە بەخشین و خۆشەویستی و خۆشحاڵی لە هەموو شتێک گرنگتر و بەنرخترە. خۆشویستن هەروەکو هەناسەدان کارێکی گرنگ و زەرور نیە، کاتێک کەسێک کە خۆشەوێت نابێ هیچ چاڕوانێکت هەبێ لێی و داوای لێ بکەیت، بەم کارە هەموو دەرگاکان لە خۆتدا دەخەیت و ئەگەر شتێکت بە چنگ کەوت قەدر ناس و سوپاسگوزار بە، خۆ ئەگەر هیچت بەجل نەکەوت ئەوە دڵنیا بە کە پێویست نەبووە بەڵام سەیری خەڵکی بکە بڕوانە چۆن هەموو شتێک بە مافی ڕەوای خۆیان ئەزانن و قەدر ناناسیەکەن هەندێ جار کە هاوسەرەکەیان خواردنیان بۆ ئامادەکات تەنانەت زەحمەتی سوپاسێکی و شتیش بە خۆیان نادەن من ناڵێم کە سوپاسکردن هەر دەبێت لە قاڵبی وشەدا بەیان بکرێت بەڵام دەبێ بەلایی کەمیەوە لە چاوەکاندا هەستی پێ بکرێت بەڵام زۆر کەس ئەو زەحمەتەی کە هاوسەرەکەی بۆ یەکێشێت بە مافی ڕەوای خۆی دەزانێت کێ ئەوەی بێوتووە کاتێک هەوسەر بە شوێنی شودا دەڕوات و بۆ گوزارانی ژیان و پارە پەیدا دەکات ژیان بە دەگمە سوپاسی لێ دەکات و پێزانینی خۆی دەردەبڕێت چونکە وا دەزانێت ئەمە و کارێ پێ حتممە دەبێ بیکات لە ژنگێکیاواهی دە خۆشویستی چۆن گەشاکات خۆشویستی پێویستی بە ژنگێکی عشقانەیە ژینگەیەک کە قەدرناسی و سوپاس و پێزانین و کامەرانی باڵی بەسەردا کێشابێت خۆشویستی پێویستی بە شوێنێکەیە کە داڕووتاو بێت و لە هەر چاوەڕوانیە و ئێستا خاڵی کۆتایی باشتر وایە کە لە بری و کە دایم لە بیری وەرگرتن دابیت بیرێکی لە بەخشین و سودمەندکردنی خەڵکانی دیکە بکەرەوە لەوەی کە بۆ خۆت بەڕێز و بەنرخە ئەگەر بە بەخشن وەرەگرن هیچ ڕێگەیەکی تر نییە خەڵکی هەموان لە بیریەوەدان کە چۆن پێدا بکەن و بە چنگی بهێنن هەموان دەیانەوێت وەربگرن و وا دەردەکەوێت کە هیچ کەس لە بەخشین چێژ وەرناگرێت خەڵکی بەنا بەدڵی دەبەخشن ئەگەرش ببەخشن لەبەروەی کە لە بری و بەخشینە شتێکیان دەست بکەوێت وەگەی کە مامەڵاکەن ئەوان هەمیشە بیریان چڕەکەنەوە بۆی زیاتریان دەست بکەوێت کە دەی بەخشن لە سۆنگە کاسپی و مامەڵ و بۆ چوونێکی ڕاستە بەڵام خۆشویستی مامەڵەکردن نییە کاواتەوەکو کاسپیکردن لەگەڵ خۆشویستی داڵ سوکەوت مەکەن ئەگینا ژیان و خۆشویستی و جوانیەکانی لەکیس خۆیانەدەن هیچ کام لە جوانی ڕاستەقینەکانی ژیان بەکڕین و فرۆشتن بەدەست نایەت مامەڵە و کڕین و فرۆشنی خۆشەویستی یەکێکە لە ناشرینترین شتەکانی ئەم جیانە بەڵام بۆنەوەر هیچ شتێک لەمەڕ مامەڵە و کڕینی فرۆشتن نازانێت چرۆکنێر درختەکان درەوشانەوەی ستێرەکان ئەمانە هیچ کامیان پەیوەندی بەکڕین و فرۆشتنەوە نیە نە پێویستەکە لە بریان پارێک بدەیت و نەکەسێش داوای شتێکت لێ دەکات ئەو باڵندەیە کە لە بەردەم ماڵەکەی تۆ دانیشێتەوە ئاوازێکی خۆش ئەچڕێت داوای سوپاسنامەیان شتێکی تر ناکات باڵندەکە ئاوازەکەی چڕێت و پاشان بە ڕەزامەندی و خیاڵێکی ئاسوودە هەڵنەفرێت و دەڕوات بە بێووی شوێنە پێیەک و هیچ ناونیشانێک لە خۆی بەجێ بێڵێ خۆشویستیش بەم شێوەیە گەشەکات بە بەخشە و چاوەڕوانی دەستخۆشی مەبە لە بەری ئەو خۆشویستی خۆشویستی دێت خۆشویستی بە هەزاران جار دێت بەڵام دەبێت خۆی بێت نابێت داوای بکەیت ئەگینا هەرگیز نایەت ئەگەر بە زۆر داوای خۆشویستی بکەی دەیکوژی و لە ناوێ بی دەیکەواتە بیبەخشە لە سەرەتادا کارێکی گرانە چونکە لە درێژی ژیاندا فێر کراوی کە وەربگری نەک بیدەیت لە سەرەتادا بێت بەرەنگاری زرەی ناخت ببیتەوە ماسولکەکانت گرژ بوونەتەوە سەرما بەسەر دڵتا باڵی کێشەوە بێگیان و بێهز بوویت و بەڵام هەر ڕەنگاوێک کە لەم بەرەنگاربوونەوەیدا بەرەو پێشەڵی دەهاویت ڕێگەکەت بۆ تەخترە بێت و وردە وردە سەواڵەکان دەتاوێنەوە و ڕووباری خۆشەویستی لە تۆدا بەگەڕەکەوێتەوە مرۆڤی ژوور و باڵغ لە تەنایی خۆیدا خۆشحاڵە تەنایەکی وەکو ئازێکی خۆشە تەنایەکە وەکو جەژنێک وایە مرۆڤی باڵخۆژیرە و کەسێکە دەتوانێت لەگەڵ خۆیدا کامران و بەختەوەر بێت تەنیایی واتای ئاوارەیی و بێ کەسی نیە، تەنیاییەکەی وەکو چاودێریکردن و خەڵوەتکردن وایە لە خۆیدا، دێ لە هەنگاوی یەکەمدا فێر ببە کە کەسایەتیەکی سەربەخۆ تایبەت بە خۆت دەبێت، لە هەنگاوی دوهەمدا بە شوێن لوتکەی کەماڵ و تەواوبوندا مەگەرە و لە چاوەڕوانی و داواکاری کردن دور بکەوە، خەڵکی ئاسایت خۆش بوێت و خەڵکانی ئاسایی هیچیان لە کەسانی تر کەم نیە، لە ڕاستیدا هەمو ئەم کەسە بەڕواڵەت ئاساییانە شاز و بێ ئاوتان، چونکە هەمو کەس بەش بە حاڵی خۆی تایبەت بە خۆیە بێ بریتیە. کە شوێنی ڕێز و ئیحترام لێ گرتنە، ببەخشن و بە بێ هیچ مەرجێک ببەخشن، ئەوسا خۆشویستی دەردەکەوێت، من ناتوانم پێناسی خۆشویستی بکەم، بەڵام دەتوانم ئەو ڕێگەیەتان نیشان بدەم کە خۆشویستی تێیدا گەشە ئەکات، فێرتان ئەکەم کە چۆن چڵە گوڵێکی ڕۆز بنێژن و چۆن ئاوی بدەن، چۆن کوتی بدەن و چۆن پارێزگاری لێ بکەن، ئەوسا ڕۆژێک دێتە پێش کە گوڵە ڕۆزەکە لە ناو و چرۆکان و دەپشکوێ و ماڵی تۆ لێوان لێوە بێت لە بۆنێکی خۆش خۆشەویستیش هەر بەم جۆرە دەپشکوێت خوێنەریازیز لێرە داهاتی نەکۆتایی بەشی سیازدەهم لە کتێبی عشق سەمای ژیانە.